تا ئێستاکە ڕێگەم بە کەس نەداوە نامەکەی باوکم بخوێنێتەوە بەڵام بۆ بەیانی نرکم و باپیرم بۆ نانخواردنی ئێوارە دێنە لامان ئیدی سبینێ ماوەی وەڵامدانەوەکەم تەواو بێ ئەم چەند ڕۆژەی پێشوو بەردەوام هەر بیرم لەو هەڵبژاردنە سەخت و دژوارە کردەوە کە باوکم خستبوویە بەردەمم چوار کەڕەت هەموو نامە دوور و درێژەکەم خوێندەوە و هەموو کەڕەتێک لە خەیاڵی خۆماڵێم ئای باوکە بێبەختەکەم باوکە بە سزمانەکەم بەڕاستی بەلامەوە حیفە کە چیتر لێرەدا نییە بەڵام خۆ ئەو ئەو شتێک کە نووسیویەتی هەر پەیوەندی بەخۆیەوە نییە بەڵکو پەیوەندی بە هەموو مرۆڤەکانی سەرتاپای جیهانەوەیە ئەوە ناگرێتەوە کە لە پێش ئێمەدا لێرە بوون ئەوانەش کە ئێستاکە لەگەڵماندان و ئەوانەشەگرێتەوە کە لە دوای ئێمەوە دێن باوکم نووسیوێتی تەنها ئەم کەڕەتە لەم جیهانەداین چەند جارێکیش نووسیوێتی تەنها بۆ ماوەشی کەم لێرەدا بوونمان هەیە من بە تەواوەتی دڵنیا نیم کە ئەو لایەنە بە هەمان شێوەی ئەو بینم من خۆم وا پ ساڵە لەم ژیانەدام و بەڕاستی پێم وان نییە ئەو ساڵانە ماوەیەکی کەم بووبن بەڵام وابزانم لە مەبەستی باوکم تێگەم ژیان بەلای ئەو کەسانەوە کورتە کە بەڕاستی هێندە تێگەن کەم جیهانە ڕۆژێک لە ڕۆژان بە تەواوەتی کۆتایی پێدێت هەموو کەسێک لەو حەقیقەتە تێناگات هەموو کەسێک لە ڕاستیە نازانێت مانای بەجێهێشتن و ماڵاوایی هەتا هەتایی چییە گەلێک شت هەن دەبنە ڕێگرمان و ناهێڵن ئەو حەقیقەتە ببینین هەر سعاتێک هەموو دەقەیەک شتێکە بێتە ڕێگر باوکم لە نامەکەدا ئەڵێت، وێنای ئەوە بکە کە کاتی خۆی چەند ملیارد ساڵێک لەمەوبەر ئەو کاتەی کە هەموو شتێک ئافەریدەکرا تۆ لەبەردەم ئەم حیکایەتەدا بوویتایە، مەزەندەی ئەوە بکە کە بڕیاری لەدایکبوونت بۆ ناو ژیانی ئەم سەر زەوییە لە دەستی خۆتا بوایە. نە دەزانیت کەی ئەژیت و نە دەشزانیت بۆ ماوەی چەندێک ئەژیت، بەڵام لە هەموو بارێکدا ماوەی ژیانت لە چەند ساڵێک زیاتر تێناپەڕێت. تەنها ئەوەندە ئەزانیت ئەگەر بڕیار بدەی ڕۆژێک لە ڕۆژان بێیتە ناو ئەم ژیانەوە یان وەک ئەڵێن کە کات پڕە بێت یاخود لە کاتی خۆیدا لەدایک بیت دەبێت بە ناچاری ڕۆژێک لە ڕۆژانیش هەموو شتێک بەجێ بهێڵیت تا ئێستاش ناتوانم بڕیارێک بدەم بەڵام وا هێدی هێدی خەریکە لەگەڵ باوکما تەبابم. ڕەنگە منیش ئەو پێشنیارم ڕەت بکردایەتەوە بم وتایە نا نامەوێت لەدایک بم بەسەربردنی کاتێکی کورد لەم ژیانەدا هەر زۆر زۆر کەمە بێت لە چاو ئەو هەموو کاتە هەتا هەتاییەدا کە لە پێش و لە دوای لەدایک بوونەوە بوونیان هەیە ئەگەر بم زانایە شتێک خۆشترین تامی هەیە و ڕێگەیان پێ نەدامایە لە میلی گرامێک زیاتر بخەمە دەمەوە ئەو کاتە بە ئەدەبەوە ڕەتمەکردەوە وت سپاس ناخۆم من ماتەمینێکی قوڵم لە باوکمەوە بۆ ماوەتەوە ئەویش ئەوەیە کە ڕۆژێک لە ڕۆژان ئەبێت ئەم جیهانە بەجێ بهێڵم هێندەش فێر بووم کە بیل لە چەند ئێوارەیەکی وەگە مێوارەیە بکەمەوە کە ڕێگەم پێ نادرێت بیان بینم بەڵام هەر لە باوکمەوە تێڕوانینێکم بۆ ماوەتەوە و هێندازانم کە ژیان چەند دەشتێکی سەرسامە لە هاویندا کۆمەڵێک لێکۆڵینەوەی ورد لەسەر هەنگە گەورەکانەکەم کاتژمێرێکم هەیە کە زۆر بە وردی کادەژمێرێت و لەو بڕواەدام بە تەواوەتی خێراییەکان بپێوم جگە لەوەش دەبێت کێشیان بزانم هیچ لاریەکم لەوەش نییە کە بە مەبەستی پشکنین سەفرێکی جەنگەڵەکانی ئەفریقا بکەم لەلایەکی تریشەوە هێندە فێربووم کە تەماشای سەرەوەم بکەم و لە هەموو ئەو شتانەی ئاسمانی بەرین ڕابمێنم کە بە ملیارد ساڵی تیشکی لێمانەوە دوورن. من ئەو کاتەی فێری ئەوە بووم هێشتام چوار ساڵم پڕ نەکردبووەوە. بەڵام من ناتوانم لەو شوێنە دوورانەوە دەست پێ بکەم لەبەرەوە بێت لە شوێنێکی ترەوە هەوڵی خۆم بدەم و بیکەمە خاڵێکی سەرەتا لەوانەیە ناچار بم لەسەر شێوازی تایبەتی خۆم هەڵبژاردنەکەم دەستنیشان بکەم. ئەگەر چیرۆکی کچەی پرتەقاڵ فیلمێکی سینەمایی بوایە و منیش لەسەر کورسیەکی دوای دواوە دابنیشتمایە و تەماشام بکردایە و بشم زانیبایە لە دایکبوونی من پەیوەستە بە یەکتر بینینی یان ئۆڵا و کچەی پرتەقاڵەوە ئەوە ئەو کاتە بێگومان هوتافم بۆ کێشان و ئومێدەوارە بووم کە هەروا بەلای یەکترا تێ نەپەڕن ئاوات مەخواست هەست بە یەکتری بکەن ئەو کاتە دانیشتم و دڵم لە مست مابوو لەوە ترسام یەکێکیان کافر بێت و ئامادەی دوعای ڕۆژی لەدایک بوونی مەسیح نەبێت. ڕەمبێکم لەو کاتەدا کە کچەی پرتەقاڵ لەگەڵ پیاوێکی دانیمارکیدا دێتە گۆڕەپانی ئەلیانزا تێر تێر بە کوڵ بە گریامایە. دواتریش کەیان ئۆلا و کچەی پرتەقاڵ بوونە دزگیرانی یەکتری، بچووکترین شەڕ و دەمەبۆڵەی نێوانیان، لە ڕاددە بەدەر نیگەرانییەکردم، چونکە پێچوو شەڕێکی گەورەی نێوانیان دەم و دەست ڕەهەندێکی گەردوونی لەسەر من جێ بهێڵێت و ڕاستەوخۆ کاریگەری لەسەر بوون و نەبوونی من بکردایە. جیهان، ئەو کاتە قەت لە دایک نابووم و ناهاتمە ئێرە، ئەو کاتە ئەو نهێنیە گەورەیەم بە چاوی خۆم نادی. گەردوون، قەت قەت نەمەتوانی تەماشای ئەستێرەیەکی پرشنگداری ئاسمان بکەم. خۆر، هەرگیز نەمەتوانی پێبخەمە سەر تاشە بەردە گەرمەکانی تویسنبێرگ، نەمەتوانی بە سنگدا خۆم هەڵبەمە ناو ئاوەکە و هەست بەو خۆشیە گەورەیە بکەم. ئێستاکە تێگەم. لە ناکاوێکا لە ئاکامی شتەکان تێگەم وایان بینم تەنها ئێستاکە بە ڕۆح و بەگیان لە مانای نەبوون تێگەم ئەوە شوام لێکات هەست بەس کێشەیەکی گەورە بکەم وام لێکات هێڵنج بم بەڵام تۆ ڕەش مەکات توڕابم کە بیلەواکەمەوە ڕۆژێک لە ڕۆژان ئەبێ بە ناچاریم جیهانە جێ بهێڵم ئەبێ بڕۆم و دوور بکەومەوە بۆ ماوەی حەفتە و دوو حەفتەش نییە، بۆ ماوەی چوار ساڵ و چوار سەد ساڵیش نییە، بەڵکو بۆ هەتا هەتایە ئەبێ ماڵاوایی بکەم. هەستەکەم بوومەتە قوربانی ساختەکاری و هەڵخەڵەتێنراوم. چرکەیەک دوای ئەوەش هەر ئەو کەسە بەدەم قاقای پێکەنینەوە ئەڵێت، هەهای، بەڕاستی هەڵمانخەڵەتانی، ئیدی هەموو جیهانم لێ دەسەنرێتەوە. هەستەکەم هەموو شتێک پشتی لێ هەڵماڵیوم. هیچ شتێک شک نابەم کە دەستی بدەمێ هیچ شتێک ناتوانێت ڕزگارم بکات من تەنها جیهان لە دەست نادەم تەنها هەموو شتێک و هەموو کەسێکی تر لە دەست نادەم کە خۆشمەوێن بەڵکو خۆشم لە دەستدەم یەک دوو ونە بم و تەواو زۆر تووڕەم هێندە تووڕەم خەری کارشێمەوە چونکە بە چاوی خۆم شەیتانم بینی بەڵام نامەوێت دواوشە لە زاری شەیتانەوە بێتە دەرەوە پێشەوەی شەیتانی بەت دەسەڵاتم بەسەرا بگرێ پشتی لێکەم ژیان هەڵەبژێرم ئەو گۆشە بچکۆلەی لا باشە کاڵەبژێرم کە پێمە بەخشرێ خۆ ڕەنگە شتێکیش هەبێ کە پێی بوترێ باشە کێڵێ خویەک بەسەر هەموو شتەکانە نەچەماوەتەوە ئەزانم شتێکی بەدبوونی هەیە چونکە گوێم لە سۆناتای تریفەی بتهۆڤن بووە بەڵام هێندەش ئەزانم کە شتێکی باشەش بوونی هەیە ئەزانم گوڵێکی قەشەنگ لە نێوان ئەو لایەنە دژبەیەکەدا سەوزە بێت پاش نەختێکیش هەنگێکی گەورەی کەیف خۆش لە سەر ئەو گوڵەوە بەرزەبێتەوە فڕێ ئەبینن ئەوە من قسەی خۆمم کرد خۆشبەختانە ئاوازێکی خێرای خۆشیش لەم پەیوەندییەدا بوونی هەیە. لە نێوان ئەو دوو تراژیدیایەدا بەشێکی مەکراوی شانۆگەریی بووکەڵە نمایشەکرێت. منیشەمەوێت ئەو نمایشەم لە کیس نەچێت و بیبینم. من ئامادەم هەموو شتێک وەک گرەوێک لەسەر بەشی دووهەمی ئەو شانۆگەریە دابنێم. شتێک هەیە پێیەڵێن ئیشتیهای ژیان، من دوای ئەوە ئەکەوم و، واز لەو دوو لایەنە دژ بە یەکە ئەهێنم و نامەوێت بیانبینم. بوونیان نییە، بە لای منەوە بوونیان نییە، تەنها شتێک کە بوونی هەیە ئاوازێکی دڵفڕێنی خێرایە. پێم وایە ڕێک لەم کاتەدا بە شێوەیەکی ژیرانە بیرەکەمەوە. من خۆم دان بەوەیانێم. فرانس لیست بوو کە ناوی گوڵێک لە نێوان دوو لایەنی دژبەیەکدای بەسەر بەشی دووهەمی سۆناتای تریفەدا داهێنا. ڕێک لەم کاتەدا هەستەکەم توانیبێتم لە تەواوی گێژاوە گەورەکەی لیستدا بێمە دەرەوە وا دیسانەوە هەوڵەدەم چەند ملیارد ساڵێ بگەڕێمەوە دواوە هەر ئێستا ئەبێت بڕیاری خۆم بدەم یان ئەوە هەڵببژێرم کە پاش چەند سەد میلیۆن ساڵێک لەسەر زەویدا لەدایک ببم یاخود ئەویان هەڵبژێرم کە لەدایک نەبم چونکە یاساکانم پێ قبول ناکرێن بەڵام ئێستاکە هەر هیچ نەبێ هێندە ئەزانم کە چ کەسێک ئەبێتە دایک و باوکم، ئێستاکە ئازانم ئەو چیرۆکە بە چ شێوەیەک دەستی پێکردووە، ئەوەش ئەزانم کە لە داهاتووە کامیانم خۆشەوێ. هەنووکە کاتی وەڵامەکەمە. ئێستاکە ئەو هەڵبژاردنە پڕ شکۆیە دەستنیشانەکەم. من ئەنووسم، باوکی ئازیزم. زۆر سوپاستەکەم کە ئەو نامەیەت بۆ ناردم نامەکەت هەژاندمی و لەلایەکەوە بووە مای دڵخۆشیم و لەلایەکی تریشەوە ئازاری دام بەڵام وا سەرنجام بڕیاری خۆمم دا و یەکێک لە هەڵبژاردنە سەختەکان دەستنیشانەکەم لە سەدا سەد دڵنیام کە ژیانی سەرزەویم هەڵەبژارد هەرچەندە بۆ ماوەیەکی کەمیش بێت، ئیدی لە ئێستە بەدواوە ئەتوانی ئارام بیت و چیتر لەو بارەیەوە خەمت نەبێ، هەر وەگەڵێن بۆ هەتا هەتایە بێ خەم پاڵکەوە. سوپاستەکەم کە تا سەر دوای کچەی پرتەقاڵ کەوتیت. دایکم ئا ئێستاکە لە چێشتخانەکەماندایە و خواردنی ئێوارە ئامادە ئەکات. ئەوەڵێت خواردنێکی فەڕەنسی لێنێم. بەم زوانەش یۆرگێن لە وەرزشنی ڕاکردنەکەی دێتەوە کە خۆی ناوی ناوە ڕاکردنی ڕۆژی شەممان و مەریەمیش خەوتووە. ئەمڕۆ حەڤەی مانگی یانزەیە و تەنها پێنج هەفتەی ماوە بۆ جەژنی لەدایکبوونی مەسیح. چەند پرسیارێکی سەرنجڕاکێشت دەربارەی تەلیسکۆبەکەی هۆبڵ لێکردبووم. لە ڕاستیدا هێندە نابێت من پرۆژەیەکی تایبەتی گەورەم لەسەر ئەو تەلیسکۆبە نووسیوە. لێرەدا دەمەوێت نەهێنێکی گەورەت بۆ بدرچێنم. پێم وابێت ئەزانم چ دیارەکم لە جەژنا ئەدەنێ. یۆرگن بە شێوەیەکی ناڕاستەوخۆ ئاماژەی بۆ چەند شتێک کرد. بە لایەنی کەمەوە چەند وێنەیەکی نایابی نۆ ناو ڕۆژنامەیەکی نیشاندام. بە کورتی بیڵێم سوکە گومانێکم هەیە کە تەلیسکۆبێکم بە دیاری بۆ کڕن. گەروابێت هەر زۆر زۆر خۆشەبێت. یۆرگن خۆی هەرچەندە کە باوکی ڕاستەقینەشم نییە، بەڵام لەگەڵەوەشدا پڕۆژەکەمی خوێندەوە، لە ڕاستییا دوو جاریش خوێندیەوە وتی شانازیت پێواکەم. وابزانم منی هێندەی مەریەم خۆشەوێت، یان بەلایەنی کەمەوە تا ڕادەیەک وەک ئەو منیشی خۆشەوێ. بەڕاستیش پیڵێم من لەوەندە زیاتر داوای چی لێبکەم؟ منیش لەلای خۆمەوە تا ڕادەیەک هەر وەک باوکی ڕاستەقینەی خۆم ڕێزی لێگرم. ئەگەر بۆ دیاری جەژن تەلیسکۆبێکم بۆ بکڕن ئەوا لەگەڵ خۆمدا ئەیبەم بۆ فێڵس تۆلن چونکە ئەم پانتاییەی ئێرە وەک ئەستێرەناسەکان ئەڵێن حاڵەتێکی زۆری پیسبوونی بینایی تێدایە من هەر لە ئێستاوە ناوێکم بۆ تەلیسکۆبەکە دۆزیوەتەوە ناویێنێم تەلیسکۆبی یان ئۆلاو بێگومان بەلای یۆرگنەوە ناوێکی سەیرە بێت بەڵام ئەگەر بیەوێت وەک دوو برادر بمێنینەوە ئەوە ناچارە بەو ناوە ڕازی بێت کاتێک کە مانگە شەو نابێت، ئاسمانی فێڵستۆلن پڕ دەبێت لە ئەستێرە. هێندە زۆرن کە ڕەنگە پرسیارمان لا دروست بکەن و بڵێین، ئەرێ بەڕاستی ئێمە چ پێویستییەکمان بە تەلیسکۆبی ئاسمان بوو؟ بەڵێ. بەڵێ بابە. لە ڕاستیدا کەسێکی بێعەقڵ نیم. من ئەزانم کە ئەستێرەکانی گەردوون نادرەوشێنەوە. بەڵام. جارجارێک خۆشە بۆ ماوەی یەک دوو چرکەیەک لە ژێر ئاوی مەلەوانگەیەکدا پاڵکەویت و تەماشای سەرەوەی ئاوەکە بکەیت شتێک هەرە بینین بێگومان ئەشتوانین ئەو شتە هەڵبێنین کە بەسەر ئاوەکەەوە جوڵێتەوە بارحاڵ تا ڕادەیەک بەڕوونی چاڵ و چۆڵیەکانی سەرمانگە بینرێن هەروەها مانگەکانی چۆپیتەر و بازنەکانی چواردەوری مارسیش دیارن ئێیدی هەر ئەوەندە ماوەتەوە کە لە داهاتوودا سواری کەشتیەکی ئاسمانی ڕاستەقینە ببم. سڵاوی خۆشەویستانەی جۆرج کە تا ئێستاکەش هەر لە هۆمڵەفای داژی و ئەزانێت کەشتێکی نایابی لە باوانەوە بۆ ماوەتەوە و لەسەر ڕێڕەوی بابی هەڕات تێبینی پاشەوەی کە نامە دوور و درێژەکەتم خوێندەوە هەست دەکەم بوێرم لە ماوەی داهاتوودا کەمێک کچەی کەمانچەژەن بدوێنم ڕەنگە هەرم دوو شەمەیە قسەی لەگەڵا بکەم بەلایەنی کەمەوە ئێستاکە چەندەها بابەتی گەورەم پێیە کە لەسەریان بدوێم لەوانەشە کەمانچەکەیم نیشان بدات. وا دایکمم بانگ کرد و هاتە ژورۆ بۆ لام. هاوکات لەگەڵ نووسینی ئەم دێڕەدا نامەکەی باوکم دایە. نووسراوە کۆنەکەم پێبەخشی وتم ئێستاکە توانیت نامەکەی باوکم بخوێنیتەوە. بۆ کتێبەکەش کە لەگەڵ باوکما نووسیومە گەر بیەوێت ئەتوانێت ڕۆژێکی تر بیخوێنێتەوە بەلایانی کەمەوە ئەبێت تا دوای جەژنی لەدایکبوونی مەسیح چاوەڕوان بێت و ئەوەش بەو مەرجەی کە تەلسکۆبێکم بە دیاری بۆ بکڕن خۆ من هەر لە ئێستاوە ناوی تەلیسکۆبەکە یان ئۆڵاوم لە چیرۆکەکەدا نووسیوە کەمێک لەوە هاترسم کە نهێنی کچەی کەمانچەژەنیان بۆ دەرکەوێت بەڵام هێندە زۆر نا، کەمێکیش لەوە ئەترسم کە دایکم و یۆرگن دەربارەی ئەو شەوە بخوێننەوە کە لە ژووری نووستنەکەدا دەستبازییان ئەکرد، بەڵام تەنها کەمێک ئەترسم. دایکم نامە کۆنەکەی باوکمی برد و لەسەر قەنەفە چەرمە زەردەکە دانیشت. وتی، ئەمەوێت بەر لەوەی یۆرگن لە ڕاکردنەکەی بێتەوە چاوێکی پیا بخشێنم. منیش پەیمانم پێدا کە لە چواردەوری بم. ئا ئێستاکە ئەتوانم لە درزی دەرگا کراوەکەوە بیبینم. جار جارێکیش گوێم لێیە لوشکە لوشکێکی بۆ کات. بەلای منەوە ئەوە نیشانەی ئەوەیە کە هێشتا بە تەواوەتی یان ئۆلاوی لە یاد نەکردووە. بەڵام هێشتا هەرەنووسم چونکە تێبینیەکم ماوە و ئەمەوێت ئەویش بنووسم. ئەم تێبینییە بۆ تۆشە کە ئەم کتێبە ئەخوێنیتەوە، تەنها تێبینییەکی بچکۆلەیە و هیچی تر. لە دایک و باوکت بپرسە و بزانە بە چ شێوەیەک کاتی خۆی یەکتریان دیوە. ڕەنگە لەو بارەیەوە چیرۆکێکی سەرنجڕاکێشێ بۆ بگێڕنەوە. بەڕاست باشترێکە لە هەردووکیان بپرسی چونکە مەرج نییە کوتومت هەمان چیرۆکەی بۆ بگێڕنەوە سەریش لەوە نەسوڕمێ گەر لە ناکاوە شەرم دایان بگرێ وابزانمەوە شتێکی هەر زۆر ئاساییە قەد ڕێ ناکەوێ ئەو جۆرە چیرۆکانە پڕاو پڕوەک یەک بن بەڵام وا من خەریکە هێندە تێگەم کە ئەو جۆرە چیرۆکانە کەم تا زۆر چەند یاسایەکی هەستیاری هەیە و ڕەنگە قسەکردن لەسەریان هێندە ئاسان نەبێت لەوانەشە وا باشتر بێت کە هێندە زۆر لەو یاسایانە نزیک نەبیتەوە هەمیشە هەروە بە ئاسانی ناتوانین بە وشە دەریان ببڕین بەدەر لەوەش شتێکمان هەیە کە پێڵێین ڕاگرتنی هەست و نەستی خەڵکانی تر من وای بۆ ئەچم هەتاوەکو وردەکاری لەو چیرۆکانەدا زۆرترێک بێت، زیاتر و زۆرتر بە پەرۆشەوە گوێی بۆ شل بکرێت، چونکە گەر تەنها شتەکان کەمێک جیاوازتر بوونایە لەوەی کە ڕووی داوە، تۆ قەت لە دایک نەهابوویت. گرەوەکەم بە هەزاران شتی بچکۆلە هەیە کە ئەکرا ببێتە هۆی ئەوەی هەموو شتێک بە شێوەیەکی جیاوازتر ڕووی بدایە، هێندە جیاواز کە تۆ بە هیچ جۆرێک شانسی ئەوەت نەبوو لە دایک ببیت. یان هەروەک حیکمەتەکەی باوکم ئەڵێت، ژیان یان سیبێکی گەورەیە و تەنها ژمارە براوەکانی لەبەرچاون. تۆش کام کتێبە خوێنیتەوە، ژمارەیەکی براوەی ئاوهایت، چەندە بەختەوەریت.